شەوی هەشت سەد و شەست. شەهرەزاد وتی نورەدین چوە بازار و هەندێ پێویستی وەکو بەڕێک و چەند قاپ و پیاڵە و پێویستی ئەو سەفرەی کڕی ئیدی پاپۆڕ کەوتە ڕێ ماوەیەکی زۆر بەڕێو بوو تا گەشتە شاری ڕەشید لەو کەنارە بەلەمێکی بچووکی بینی کە بەرە و ئەسکەن دەریا چوو سوار بوو لە دوورگەی عەرب تێپەڕی لە دەرویەکەوە چووە ژوور ناوی دەواازەی سیدرە بوو خوا یارمەتی دا و کەسێک لە پاسەوانان نەیان بینی هەر ڕۆیشت تاک و گەیشتە شاری ئەسکەن دەریا سەرنجیدا دیواری چواردەوری تاک و سەرنج بدەی بڵند و تۆکمەیە پڕ لە باخ و باخات بوو کە مرۆڤ ئارەزویە کرد تێی دانیشتەجێ بێ دەمێک نەبوو وەرزی زستانیان بەڕێ کرد بوو وەرزی هاوین بوو شاری پڕگوڵ و گوڵزار بوو درەختانی چرۆدار بوو داری میوەی گەلێ زۆر ڕووبارەکانیشی خوڕ بوو هێڵکێشی شەقام و کۆڵانەکانی ئەندازیارانە بوو خەڵکەکەشی کەسانێکی باش بوون کە شەوان داخرا دەواازەکانی شار خەڵکی ئاسوودە لێ نووسن. نورەدین ڕۆشتە ناو شارەکەەوە گەڕاگەڕا تاگەشتە گوزەری دارتاشانەوە ئەمجا گوزەری زەڕەنگەران ئەمجا بازاری بەقاڵ و میۆفرۆشان تاگەشتە گوزەری عتارەکان سەری لە بازارەکانیان سوڕما بوو لە نێو دوکانانی عتارەکاندا ئەسوڕایەوە پیرەمێردێکی عتار لە دوکانەکەی هاتە دەرەوە چوە بەردەمی بەخێریێنا دواتریش دەستی گرت و بردیەوە ماڵی خۆیان کە سەرنجی کۆڵانەکانی دا ئاوڕشێن کرابوو گسک درابوو درەختی ماڵەکانی ئەمبەر و ئەو بەری سەریان لێک ئاڵاندبوو لەو کۆڵانەدا سێ ماڵی بین یەکێکیان بناغەی لە ئاودا بوو بەڵام سەری لە ئاسمان تون کردبوو بەر دەواازەکان گسکدا بوو کەنزیکی ئەکەوتی تەوا بۆنی گوڵ و ڕێحانە بەڕوودا ئەهات ئەم سەری کۆڵانەکە ئاوڕشێن کرابوو گسک درابوو ئەو سەریشی بەرد ڕێژی مەڕمەڕ بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی هەشت سەد و شەست و یەک. شەهرەزاد وتی پیرەمێرد نورەدینی بردەماڵەوە ڕێزی گرت و نانیان بۆ ئامادەکردن پیرەمێرد لەسەر سفرە لەگەڵی دانیشت و نانیان خوارد کە لە دەستشتن بوونەوە پیرەمێرد پرسی کەی لە شاری بەسرەوە دەرچوویت نورەدین وتی بەخوا بابەجان هەر ئەم شەو دەرچووم ئەمجا پیرەمێرد پرسی ناو چییە ئەوی ژوتی نورەدین پیرەمێردوتی نورەدین تەلاقم پێمەخۆکە بێت لای من بمێنێتەوە هەر لێرە لە نزیکی خۆم خانوێکت ئەدەمێ تێیدا نیشتەجێ بە نورەدین وتی گەورم با زیاتر بدناسم پیرەمێرد وتی ئەوە بزانە ساڵێکیان کاروانێکی شتمەکی بازرگانیم هێنایە میسرە و فرۆشتم ئەمجا کۆمەڵێک شتومەکی بازرگانیم لەوێشەوە کڕی و بار کرد بۆ لای خۆمان بایی هزار دیناریشم لە تاجدین شتومەک و کوتاڵ کڕی دوای کەڕوانیم پارەم پێ نەماوە سەراسیمە بووم چونکە نە من ئەوم ئەناسی و نە ئەویش من کەچی هێندە جوامێر بوو پێیوتم کە گەڕایتەوە ئەم هزار دینارم بۆ بنێرە نەشایەتی لێگرتم نەکاغەزی پەیمانانی پێمۆر کردم ئەو باوکت ئارامی گرت تاکو گەڕامەوە ئێرە ئەم جا منیش بە پیاوێکمدا هزار دینارەکەم بۆ نرد و دیارەکی شمۆک و قەڵات پێشکەش کرد ئەو کاتە تۆم بینی مناڵ بوویت ئیدی ئەوە بوو تۆم ناسیەوە ئەمەش لەگەڵ تۆدا کاکەم بۆ ئەوەیە بەڵکو بتوانم منیش کارێکی بچکۆلە بۆ باوکت ئەنجام بدەم کە نورەدین ئەمە بیست هێندەی تر باوکی خۆشویست چەند ڕۆژێک نورەدین مایەوە و هەر ڕۆژەیە چۆ شەقامێکی و شاری ئەبینی تاکو و سەد دینارەکەی خەرج کرد ئێوارێکیان نورەدین دەستی مامە پیرەی ماچ کرد و تورەکەکەی کە هزار دیناری تیابوو دایە دەستی وتی با ئەم سپاردێت لابێ تاکو ئەیدەم بە هەندێشتومەک و بازرگانی پێوەکەم ڕۆژێکیان چوە لای پیرێ عتار و داوای پارەی ئەو تورەکەی لێکرد کە چۆ دوکان بۆ لای پیرە لەوێ نەبوو لەسەر دوکانەکە چاوەڕێ کرد و دانیشت کەوتە سەرنجدانی دوکاندارەکان و شێوەی کاسپیان نورەدین لەم سەرنجدانی دابوو کە عجەمیەک هاتە ناو بازارەکە بە سواری هێسترێکەوە کە نیزەکێکی لە پاشکۆی داسوار کرد بوو لە زیوی پاڵفتە چوو هێندە ناسک و نازدار بوو مانگ لە ئاستیدا شەرمەزار بوو عجەمەکە لە هێسترەکەی دابەزی و کەنیزەکەی دابەزاند و بانگی دەڵاڵەکەی کرد ئەویش هاات بەدەمیەوە کەنیزەکەی دا بەدەستیەوتی بیخەمەزادە و بانکە بۆ فرۆشتنی دەڵال کەنیزەکەی برد و نزیکەی ساعتێک گون بوو گەڕای و کورسیەکی هێنا کە لە داری ئەبەنوز دروستکرا بوو چەندین جۆر نەخشی تێدا بوو بۆی دانا و کەنیزەکەی دانا لەسەری ئەمجا سەرپۆشی لەسەر ڕوولادا خەمی دڵانی بەبادا هەروەکو مانگی ناو ئەستێران بوو ئەوی ئەیبینی زوو بۆی حەیران بوو دەڵاڵەکە پرسی چەند بانگ بکەم بۆ ئەم مەرجانەی بنی دەریایە بەڕاوچی نەبێ بە کەس دەرنایە یەکێک لە بازرگانەکانوتی لەسەر من بە سەد دینار بازرگانێکی دیوتی من دو سەد دینارە دەم یەکێکی دی سێ سەد دینار بەرەبەرە نرخی کەنیزەکەیان گەیاندە 950 دینار لێرەدا مەزادەکە کۆتا بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی هەشت سەد و شەست و دوو. کەنیزەکەت نرخی گەیشتە نۆ سەد و پەنجا دینار ئەڵێی چی بیدەم بازرگان وتی ئەوی ڕاستی بێ فرۆشتنی بەدەست خۆیەتی لەم سەفرەمدا زۆری پەزێرایی کردم منیش بڕیارم دا فرۆشتنی خۆی بەدەست خۆی بێ بچە لە خۆی بپرسە ئەم جا بازرگان وتی ئەگەر خۆی وتی باشە ئەوە بیفرۆشە گەر وتیشینە میفرۆشە ئەم جا دەڵال چۆ لای کەنیزە وتی خاوەنەکەت فرۆشتنی خۆتی داوەتە دەستخۆت ئێستاش نرخت گەشتۆتە نۆ سەد و پەنجا دینار ئەڵێی چی ڕێم ئەدەیت بتفرۆشم کەنیجە کەوتی کوا کڕیارەکەم پیشان بدە پێش مۆرکردنی پەیمانی فرۆشتنم دەڵاڵەکە دەستی گرت و بردی بۆ لای بازرگانە کڕیارەکەی سەرنجیدا پیرێکی کۆماوە بوو بۆ ئێوتی ئەم فرۆشن بەم پیرە پەڕپوتە بازرگانی کڕیاریش تووڕەبووتی ئەی دەڵاڵی نالەبار ئەمە کەنیزەک بڕابوو بهێنی تەمەزات خانە ئەم نەکبەتە نەبێ هێشتا هیچ نەبووە ڕقی لێمە بێتەوە دەڵاڵەکە دەستی کەنیزەکەی گرت و هێنایە دواو پێیوت خاتونەکەم هێندەش بێ ئەدەب مەبە ئەم پیاوە پیرە سەردەستەی بازرگانانی بازارەکەیە بازرگانانی بازار ڕاوێش بەو پیاوەکەن کەنیزەکە بڕێ پێکەنیم جاوتی بەخوا کاکە گیان من فرۆشە بەو پیرە پەڕپوتە نەبادا لە داغدا بمفرۆشێتەوە بە کەسێکی نالەبار و سوکایەتیم پێ بکرێت بەڕاستی من بۆ ئەوە نەکراوم ئەشزانم فرۆشتنم بەدەست خۆمە دەڵاڵەکەوتی بەبان چاو ئەم جاڕووی کردە بازرگانێکی ڕێک و پێ کە چووە بەردەمی بە کەنیزەکەی وت خاتونەکەم بتفرۆشم بەم شەریفە دینا بە 950 دینارەکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی کەنیزەکە سەرنجی ئەمیشی دا پیرە و ڕیشی بۆ یەکە کەنیزەکە پرسی ئەوە شێت بووی ئەتێ بم فرۆشیت بەم کەوڵە کۆنە بۆچی من ڕەوەژ نزمم و ئەم پیر و ئەو پیرم پێکەی کە هەردووکیان ئەڵێ دیواری هەرەسێناون بڕوانە چیان پێوتراوە کە سەر سپی بوو ئەڵێن ویقارە وا باوە خەڵکی لێی شەرمەزارە سپی بوونی ڕیش بە خۆمان بواە ڕێمان نەدا قەت بە دووبارە کە بازرگانی پیرەمەبی زۆر تووڕە بوو شیڕاندی بەسەر دەڵالەکەدا ئەی دەڵاڵی نەگبەت کەنیزەک نەما بوو بۆمان بێنی ئەم نا لەبارە نەبێ کە بە شعر هەڵمان ببرێ بازرگانەکە هێندە تووڕە بوو هات بۆ دەڵالەکە و زلێکی لێدا دەڵال قۆڵی کەنیزەکەی گرت و لی تووڕەبووتی بەو خویە کەنیزەکی وەکو تۆ بێ چاو ڕووم نەدیوە ئەوە ئەمڕۆ ڕۆزی من و خۆشت بڕی کارێکت کرد هەموو بازرگانەکان ڕکان لە من بێتەوە کە گەڕانە و لە ڕێگا بازرگانێکی بینی ڕەشمەی هێسترەکەی بەدەستەوە ئەمە دە دیناری لەسەر نرخی کەنیزەکە زیاد کردبوو ناوی شەهابە دین بوو ئەم پیاوتی گەر کەنیزەکە پەسەندی بوو ئەوای کڕم کەنیزە گوتی کوا با سەیرێکی بکەم پرسیار شتێکی لێکەم گەر لە ماڵیدا هەبوو ئەوە منی پێ بفرۆشن گەرنا وا منی پێمەفرۆشن ئەم جا دەڵالەکە بردیە بەردەم بازرگانەکە و پێیوت کە نیزەکە لێ پرسیاری شتێکی لێکەم گەر لە ماڵیدا هەبوو ئەوە منی پێ بفرۆشن خۆشت ئاگاد لێ بوو چەند سەرکەش بوو جا ترسم کە نیزەکە بهێنمە بەردەستت منیش ڕوو زەردی تۆپکە شەهرەزاد جیڕایەوە بازرگان وتی بێخم بە بهێنە دەڵاڵەکە ژووتی بە چاوان ئەم جا چوو کەنیزەکەی بۆ هێنا کە هات پرسی ئاخۆ شەهابەدین لە ماڵتاندا بەرگە پشتی خڕ هەیە لە پێستی سمۆرە بازرگان وتی بەڵێ دە پشتیم هەیە کە بە فەروی سمۆرە ئاخنراون تخوا پێم بڵێ بەوانە چی دروستەکەی خەوشی سێم ڕیش درێژە هەر سعاتە و پیرەمێردێک دێتە سەری ئەمجا ئەم شعرەی پیاهڵدا نەمان بینیوە و لە کەسمان نەبیست لە نێو خەڵکیشدا نەبووی خۆشەویست ڕیشێکی درێژ بە هێندەی باڵێک باڵا یەک پەنجە لوتەکە یەک بست یان و توانە منارەیەکە و لەسەر ڕویەتی خۆ دیارە ئەوە هەرکەپویەتی گەر کرێکارێک بچێتە لوتی تا ئەمرێ مەلی لای سەرویەتی کە شەهابەدین ئەمەی لە کەنیزەکە بیست لە دوکانەکەی هاتە دەرەوە و یەخەی دەڵاڵەکەی گرت و پێوت ڕسواترین دەڵاڵ چۆن توانیت کەنیزەکێک بێنیە بازارەکەمانەوە کە جنێومان پێ بدات و پێماندا هەڵ بڵێ دەڵاڵەکەیش هەر هێندە فریاکەوت خۆی لە ژێردەستی دەربێنێت و قۆڵی کەنیزەکە بگرێت و دوور بکەوێتەوە ئەم جا بە کەنیزەکەی وت بەخوا بە درێژای تەمەنی دەڵاڵی کردنم کەنیزەکی بێ ئەدەبی وەکو تۆم نەدیوە تۆ بزانە ئەمڕۆ ڕۆزی منت بڕی لە زلەی پەناگوێ بۆ لاوە هیچی ترم پەیدا نەکرد ئەم جا دەڵاڵەکە دەستی کەنیزەکەی گرت و بردیە لای بازرگانێک کەنۆکەر و کەنیزەکی زۆری هەبوو لی پرسی بتفرۆشم بەم ئەلادینە گەورە بازرگانە کەنیزەکە سەرنجیدا بینی پیاوێکی کوڕە بۆیە بەلاقرتێوتی شانەکان کورت و پشتی درێژە وەک سوێسکە بگرێ وا بە کووڕە کووڕ لاسایی شەیتان ئەکا ئەو گێژە بە دەوری خۆیدا ئاوا ئەخوات سووڕ. ئەم دەم نەوەستا دیسان هەڵیدا وتی، کووڕێ ئەچێتە سەر پشتی هێستر وەک ئەوی لێ دێ و ئەیکاتە وشتر، پێکەنینیشی سەرنجڕاکێشە، هێستری ژێری لەو ناشیرینتر. ئەمجا بە پەلە دەستی گرت و لەو بازرگانە کوڕێ درخستەوە بردێ لای بازرگانێکی تروتی ئەی خۆت بم پیاوە فرۆشی کەنی زەکەکە سەیری بازرگانەکەی کردوتی ئەمە بۆ وایە خۆی چاوی تانەی لەسرە ئەم جابزێ گرتی وتی وەرە سەیری کە چاوس و تەمەرۆ ئەم بزنە بەلەی ڕێژ وەکو پەڕۆ هەیبەتە چاوی ڕەشی بەتانەی ئەمدەی ئابەمە دەڵال باوکەڕۆ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. بەڵا لێت بدا ئەمە بەرانە و کلکی لە چەناگەیەوە هاتۆتە دەرێ بازرگانی نەگبەت ڕیشێکی درێژی هەبوو بۆیە بەو شێوەی وەسفی کرد کەنی زەکە زۆر بڵێ دیسانوتی زانان و توانە ئەوانەی ڕیشیان درێژە عقلیان کورتە ئەم جاوتی ئەم شعریان پێ هەڵدراوە یەکێکمان هەیە ڕیشی یەک یاردە بەرەو سەرسینەی پەخش و ئامادە خوا درێژی کرد بەڵام بێسوودە ئەڵێی شەوانی زستانی ساردە ناچار کابرای دەڵاڵ لەوێش هێنایە دواوە کەنیزەکە لی پرسی بۆ کوێمەبەی دەڵاڵوتی ئەدەمەوە بە عجەمی خاوەنت ئەمڕۆ هێندە بەسە کە بەهۆی بەڕێستەوە بەسرم هاتووە بەهۆی بێعاری بێڕەوشتی تۆوە ڕۆزی من و ئەو عجەمیە داماوەشت بڕی ئەم جاکەنیزەکە کەوتە چاوگێڕان بەڕاست و چەپدا قەدەری خوا وابوو نورەدین عەلی بینی. سەرنجی دا لاوێکی باڵا بەرزی دەم و لێو جوان بوو، تەمەنی دەوروبەری چواردە ساڵان بوو، ناوچەوانی گەوهەر بوو گەردنی وەک مەڕمەڕ بوو. جوان و بۆشناخ و باڵا کەڵەگەت، خاوەنی کەسێتی گەلێ بەهەیبەت. بۆیە هەر زوو عاشقی بوو، ڕووی کردە دەڵاڵەکە وتی، ئا ئەو بازرگانەی شاڵەکەی داوە بەسەر شانی چەپیدا، لە مەزادەکەدا نرخەکەمی زیاد کرد؟ دەڵاڵەکە وتی، خاتوون، ئەو لاوە کوڕە بازرگانە و باوکی چاکەی بەسەر هەموو گوزەرەکەەوە هەیە، ئێستاش لە ماڵ یەکێک لە هاوڕێکانی باوکێتی، لە کاتی مەزادکردنی تۆدا هیچی نەوتووە. کەنیزەکە مستیلێکی یاقوتی لە پەنجەدا بوو، دەری هێنا و وتی، گەر توانیت من بفرۆشی بەو لاوە، ئەوە ئەم مستیلێت خەڵاتەکەم کە حەقی ماندووبوونەکەشت بکاتەوە دەڵالەکە زۆری پێخۆش بوو بۆی بە پەلە بەرە و لای نورەدین چوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە دەڵاڵەکە کەنیزەکەی بردە لای نورەدین کەنیزەک دڵی پێکرایەوە ئەمجا بە نورەدینی وت باشە کە منیان خستە مەزادەوە بۆچی بازرگانەکان زەمیان کرد و هەریەکە و شتێکی خستە سەر نرخم تەنیا تۆ نەبێ منت بەدڵ نییە نورەدینی ژووتی خاتونەکەم ئەگەر لە وڵاتی خۆم ئەفرشیت هەموو سامانەکەم پێت ئەدا کەنی زەکەوتی گەورم خۆ من نەموتووە هەر ئەبێت بم کڕی بەڵام گەر تۆ شتێک لە نرخەکەمت بەرەو بان ببردایە پێی خەندانە بووم چونکە بازرگانان ئەو کاتە ئەیانوت ئەگەر ئەم کەنیزەکە جوان و باش نەبواە کوڕە بازرگانی میسری زەمی نابوو نرخەکەی بەرەو بان نابرد چونکە میسرەکان زۆر شارەزای کەنیزەکەن نورەدین زۆر تەریق بۆ لە قسەکانی ئەم کەنیزەکە ڕووی کردە دەڵالەکە و پرسی نرخی ئەم کەنیزەکە گەشتە چەند دەڵالەکە ژووتی 950 دینار نورەدین سێرێکی کەنیزەکەی کردوتی لەسەر من بە هزار دینار کەنیزەکە لە دەست دەڵاڵەکە دەرپەڕی وتی ئەوە خۆم فرۆشت بەم لاوە شۆخە نورەدین بێدەنگ بوو یەکێک لەو لاوە هاواری کرد فرۆشرا کابراایەکی شەڵیدا ئەیهێنێت یەکێکی تروتی بەڕاستی تەختە تاشن بۆ یەک باشن هێندەی زانی دەڵالەکە قازیەک و چوار شایەتی ئامادە کرد و پەیماننامەکەیان مۆر کرد کاغەزەکەیان دایە نورەدین وتیان پیرۆزت بێ ئەو کیژە بۆ تۆ باشە تۆیش بۆ ئەو ئەمجا دەڵالەکەوتی خۆشی بە پێی خۆی هاتووە کلکی خۆی بە کێش کردووە ئەم کیژە هەر بۆ ئەو باشە نازی ئەمی هەڵگرتووە هەزار دینارە زێڕەکەی کێشانە کردبوو لای کابرای عتاری خانەخوێ و هاوڕێی باوکی دانابوو دا دەست کابرای عجەمی و کەنیزەکەی هێنایە و ماڵ ئەو ماڵی کە کابرای عتار پێی بەخشی بوو هەرکە کەنیزەکە سەرنجی دا پرسیارە هێندە ڕێزم نییە کە بمبیتەوە ماڵەکەی خۆت و بۆ لای باوکت وا لەم ماڵە پەڕپوتەدا دادناوم نورەدین وتی بەو خۆیان خاتونە جوانەکەم ئەمە ماڵی خۆم و پیرعتار پێبەخشیوم بۆی چۆڵ کردوم هەر لە مەزادخانەکە پێموتیت نامۆم و خەڵکیم شارە نیم شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جڕای و کەنیزەکە وتی کەوا بوو هەرەبێت تۆ بگەڕێتە وڵاتی خۆت کە چوویتە دەرەوە هەندێک گۆشتی برژاندن و مەی و میوە و شیرینی لەگەڵ خۆت بهێنەوە نورەدین وتی بەڕاستی من هەر ئەو هزار دینارم بوو کە تۆم پێکڕی هەر چەند دوێنێ چەند درهەمێکم بوو خەرجم کردن کەنیزەکەوتی ئەی ناسیاوێکت نییە تا هەندێ پارەی لێ قەرز بکەی نورەدین وتی نەخێر تەنیا ئەم عتارە ناسم ئەمجا چوە دەرەوە و چوو بەلای کابرای عتار و سلاوی لێکرد پیاویش وەڵامی دایوتی ئەمە ئەمڕۆ هزار دینارەکە داوە بەچی نورەدین وتی کەنیزەکێکم کڕی پیرێ عتاروتی کوڕم بۆچی تۆشێتی کەنیزەکت بۆ چییە وا هزار دینارت پێداوە خۆزگەم زانی ئەوە چ کەنیزەکێکە ئەیژوتی کەنیزەکێکی سەرسڕهێنە و ڕەنگە فەڕەنگی بێ مامە پیرە عتاروتی کوڕەکەم هەرە باشەکەی مناڵە فەرەنگیان بەسە دینارە بەڵام بەو خویە لەوە چێ پیلانیان بۆ جێڕابیت مامە پیرە کەوابوو پەنجا درهەمم بە قەرز بدەرێ تاکو ئەو کەنیزەکە فرۆشمەوە لە پارەکەی قەرزەکەت ئەدەمەوە ئەویش هێندەی پەنجا درهەم زێڕی بۆ کێشا و پێدا و پێیوت کوڕەکەم هێشتا تۆ مناڵیت ئەو کەنیزەکەیش جوانە ڕەنگە عاشقی ببیت و دڵت نێ بیفرۆشیتەوە ئەو پەنجا درهەمەش خەرجەکەیت ئەمجا دەیتەوە بۆ پەنجا درهەمی تریش منیش دووەم جار و سێم جار قەرزت ئەدەمێ ئەوە دەجاریش قەرزم پێتدا آخر دوای ئەو هەموو قەرزە کە هاتیتەوە سڵایشم لێ بکەیت وەڵامت نادەمەوە ئەمجا پەنجا درهەمەکەی دا دەست و نورەدین بەرەو ماڵەوە چوو ئەمجا کە نیزەکەوت ئێستا بچۆ بازار و بای بیست درهەم ئاوریشمی ڕەنگاو ڕنگ بکڕە بایسی درهەمەکەیش گۆشت و نان و شەکر و چاپکرا لەگەڵ میوە و شیرینی خێرا نورەدین چوە بازار و چی پێوت بوو هەمووی کڕی و هێنایەوە کەنیزەکە هەستا و خواردنێکی ئامادەکرد تێریان خوارد ئەم جا لەگەڵ نورەدین دانیشت و دڵی دایەوە چوو لە بخچەکەی جلەکانیدا دوو بزماری هێنا و لە بەردەمیدا چەقاندی جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.